شەهرەزاد گێڕایەوە شازادە مریەم وتی نورەدین چەند شەوە لەم شارەدا ماویتەوە ئەیژوتی حەو ڕۆژە ئەمجا پرسی هەموو ڕێگاکان شارەزا بوویت ڕێگەی دەریا و ڕێگەی وشکانی شارەزا بوویت نورەدین وتی بەڵێ مریەم وتی کە پەی بە ڕێگا سندوقی نەزرەکە بەی بڕۆ چیت پێویستە لە زێڕ و پارە بیبە ئەو دەروازەی کڵێسەکە بکەرەوە، کڵاوڕۆژنێکی تیایە پێی دا سەربکەوە لەوێوە ئەچیتە سەر ڕێگایەک تۆیش ئەو ڕێگایە بگرە و بەری مەدە ئەتباتەوە سەر دەریا لە سەر دەریا کەشتیەک ئەبینی دە سەرنشینی بەسەرەوەی هەموویان دەریاوانن هەرکە سەرۆکەکەیان تۆی بینی دەستت بۆ درێژەکا تۆش دەستی خۆتی پێ بدە لای ئەو بمێنەوە تاکو ئەگەمە سەرت ئاگادار بە پێویستە وشەوە نەخەویت چونکە خەوتیت پەشیمانی ئەکێشیت کە پەشیمانی سود بەخش نیە. ئەمجا خاتوو مریەم خواحافیزی لە نورەدین کردو ڕۆشت و چوار سەد کەنیزەکە بە دوایەوە تاکو بەر دەروازەی کڵێسە و لە دەروازەیاندا پیرێژن کردیەوە قەشەو خەڵکەکەی بینی لە بەر دەروازەن ئەمجا هێسترێکی بە کەژاوەیان هێناو خاتوون سوار بوو پەردەیان دادایەوە قەشەکان ڕەشمەکەی هێسترەکەیان ڕاکێشا بەرەو کۆشک چوونەوە لەو لایشەوە نورەدین کارەکانی تەواو نەکردبوو تاریک داهات هەستا و چوو سندۆقی نەزرەکەی کردەوە چی تیا بوو کە کێشی سوک و نرخی گران بوو هەڵیگرت ئەمجا چاوەڕێ کرد تاکو سەیەکی شەو ڕۆیشت چووە بەر کڵاو ڕۆژنەکان جا سەرکەوت و ڕێگەی بەرەو دەریای گرتەبەر. کەشتیەکەی لە کەنار دەریا بینی، لە تەنیشت دەرگاوە پیرەمێردی سەرۆکی بینی ڕیشێکی درێژی هەبوو لە ناوەڕاستی کەشتیەکەدا وەستابوو کە دە کەسی بە دەورەوە بوو، نورەدین دەستی بۆ درێژ کرد هەروەکو چۆن مریەمی کەمەربەند پێی وتبوو، پیرەمێرد دەستی ڕاکێشا و سەری خستە سەر کەشتیەکان جا پیرەمێرد بانگی کردە سەرۆکی دەریاوانان لەنگەرەکان هەڵگرنەوە بەڕێکەون پێژەوەی خۆر هەڵبێ یەکێک لەو دە کەسە هاواری کرد، مامە پیرە چۆن ئەبێ دەربچین پێژەوەی پاشا بێتە ناو دەریا و خۆی کەشتیەکان ببینێ چونکە پاشا خەمی ئەوەیەتی دزانی موسوڵمانان بێت و کچەکەی بفڕێنن. پیرەمێرد هاواری کرد، بەڵا لێتان بدا واتان لێ هات سەرپێچی بکەن. شەهرەزاد و تهی ئەی شا شەهرەیار سەر گەورەی سەردار پیرە شمشێری لێ هەڵکێشا و دای لە ملی کابرای کە بەرپەرچی دایە و سەری لە لەشی جیا کردەوە کە شتێوانێکی دی هاواری کرد ئەو کابرایە چی کردبوو ئاوا کوشتت شمشێرێکی لە ملی ئەویش دا ئەمجا ڕووی کردە نوورەدین و وتی ڕاکە ئەو پەتانە بکەرەوە. نورەدین زۆری لێ ترسا و بە ڕاکردن دابەزی و سنگەکانی سەر زەوی هەڵکەند و بە پێچراوەیی هێنانیە نێو کەشتیەکەوە، ئەمجا چارۆکەکان هەڵدران، کەشتی کەوتە ڕێ بە ناوی یەزدان. کە نورەدین چووە سەر پشتی کەشتیەکە سەرنجی دا خوێن بەو ناوەدا بڵاو بۆتەوە کەس دیار نیە، بۆی دەرکەوت کە ئەم پیرە سەرۆک کەشتیەوانە هەر دە کەسەکەی بەر دەستی کوشتووە، ئیدی نورەدین، زۆری لێ ترسا و چی فەرمان بە سەری دا بدرایە لە ترسانا جێ بە جێ کرد. کەشتیە ڕۆشت و نورەدین نوقمی دەریایەک بیرکردنەوە ببوو جار و بارە سەیری پیرەی کەشتیەوانیە کرد هێندەی ترە ترسا کەشتیە ڕۆشت و نورەدین نەیە زانی بۆ کوێ چێ. دوای کەمێک سەرنجی دا پیرەی توڕە دەستی برد بۆ ڕیشە درێژەکەی و لێی کردەوە. نورەدینیش بە سەرسوڕمانەوە سەرنجە دا تومەس، ڕیشەکەی ساختە بوو کەورتر سەرنجی دا ئای خۆ ئەمە شازادە مریەمە تومەز شازادە پیرەی کەشتیوانی کوشتووە پێستی دەموچاوی گورووە و کردوێتە دەموچاوی خۆی تاکو و نەناسرێتەوە نورەدین زۆر سەری سوڕما لە دڵ قایمی ورەی ئەم ژنە جوانە لە خۆشیاندا لەوە بوو باڵ بگرێتەوە ڕەنگ و ڕووی کرایەوە و ترسی ڕەویەوە ئەمجا بە ڕوویەکی خۆشە وتی، سڵاو لە خاتوونی جوان، ئاواتی دڵان. نورەدین دڵی کەوتە پل و سەما، ئەم گۆرانیەی هات بە دەما. یادتان لابەری خەمە و پەژارە، دەرمانی دڵەی زۆر بە ئازارە. تا دێ تاسەتان زۆر بە تینە بێ، دڵیش بە دووریت ماتەمین ئەبێ. لۆمەی خەڵکانم پێ بەهەند نییە، دڵنەواییشیان لام پەسەند نییە. عیشقێکی وەهات خستە دڵەوە، ئاڵام بە گریەی زۆر بە کوڵەوە. هەناوی سووتا و فرمێسکی باران، عەشقی من و تۆیش کەوتە سەر زاران. کە نوورەدینم گۆرانیی تەواو بوو، مریەمی کەمەربەند زۆری پێ سەیر بوو، زۆر سوپاسی کرد و وتی، هەر کەسێک ئەمە حاڵی بەیە بێت، ڕێی پیاوانە بگرێتە بەر، هەرگیز کردەوەی ناپیاوانە نەکا. شازادە مریەم شارەزای ڕەوتی پاپۆڕان بوو بە دەریای سوێردا. چوارلای دەریای بە باشی ئەناسیەوە. زۆر بە چاکی سەرپەرشتیی کەشتیەکەی ئەکرد. نوورەدین وتی خاتوونەکەم، بەو خوایە گەر ئەم پیلانەت زوو پێ بووتمایە، لەوە بوو هەر زوو دڵم بوەستایە. لە ترسی تووشبوونی تۆ و لە ترسی خۆیشم کە لێم دوور بکەویتەوە. شازادە دەستی کردە پێکەنین ئەمجا چوو خواردنی ئامادە کرد و مەی و پیاڵەی لەسەر سفرە دانا، دواتر دەستیان کردە خواردن و خواردنەوە و گۆرانی وتن. شازادە مریەم هەستا و کەشتییەکەی بە پەت بەستەوە بە بەردێکی گەورەوە کۆمەڵێکی هێنا لە بەردی مەڕمەڕ و یاقووت و مەرجان کە بەکێش سووک بە نرخ گران بوو پیشانی نوورەدینی دا، ئەویش زۆری پێخۆش بوو کە ئەمانەی لە کۆشکی باوکی هێنایە دەرەوە ئەمجا چەندین شەو ڕۆژ بەسەر دەریاوە بوون تا گەیشتە ئەسکەن دەریا نورەدین دابەزی و پەتی کەشتەکەی بە بەردێکەوە بەستەوە ئەمجا هەندێک لە دیارەکانی هەڵگرتووتی خاتونەکە تۆ لێرە چاوڕوان بە تا کاتێک دێت بێخم بێت و بەدلی خۆمان ئەگەڕین ئەمجا زۆر بە خێرای گەڕایە ماڵی خۆیان سەرنجیدا ژنی عتار لە ماڵەوەیە لە کەنیزەک و کارەکەرانی پرسی ئەوانیش وتیان قوربان شەو چۆ بۆ کلێسای تر نەمان دیوە لە کاتێکدا پاشا لەگەڵ کەنیزەکان گفتوگۆی بوو گوێی لە دوو قیژەی بەهێز بوو وەکو ئەوەی لە ژێر کۆشکەکەدا بێوا بوو پاشا پرسی چی بووە ئەوانی ژوتیان گەورم ئەم شەو دە دەریاوان لەسەر کەناری دەریا کوژراون کڵاوڕۆژنەی ژوورەکە کراوەتەوە و لێۆ دزەکان دەرچوون بۆ سەرەوە و بەڕێگادا بەرەو دەریا چوون. پاشایش وتی، ئەگەر کەشتیەکەم دیار نەمابێ، دیارە کە کچەکەمیشی تیایە و ئەویش ون بووە. ئەمجا خێرا ناردی بە شوێن سەرۆکی کەنداودا و کە هات پێی وت، تو مەسیح ئەگەر هەر ئێستا لەشکرێکی دەریاییم بۆ ڕێک نەخەیت و ڕەوانەی نەکەی بە شوێنیاندا، کوڕانە فریاکەوە با درەنگ نەکەوێ، بڕوا بکە بە دەستی چۆڵ بگەڕێنەوە و ئەو کەشتیە نەهێنەوە هەمووتانە کوژم و کەلاکەکانتان بەو ناوەدا ڕاکێشم پاشا شیڕاندی بەسەری دا و سەرۆک بە پەلە هاتە دەر و هەموو گیانی ئەلەرزی ئەویش دەم و دەست نردی بە شوێن پیرێژنی بەرپرسی کلێسەکە و کە هێنان لێ پرسی چی ئەزانی دەربارەی ئەو دیلەی لای تۆ بوو لە کلێسەکە خەڵکی کاموڵات بوو پیرێژنوتی ئەیوت خەڵکی ئەسکەندەریەم. ئەمجا سەرۆک پیرێژنەی جێهێشت و بەرەو کەناری دەریا چووەوە، کە گەیشت دەریاوانانی کۆکردەوە و فەرمانی دا لەنگەر هەڵبگرنەوە و چارۆکەکان هەڵبدەن و چەکداران ئامادەی سەفەر بن. کە هەموو شتەکان ئامادە کران کەوتنە سەوڵ لێدان و بەڕێ کەوتن. شەو و ڕۆژ بەڕێوە بوون تاکوو گەشتنە کەنارەکانی شاری ئەسکەندەریە. ئەمە لە کاتێکدا بوو کە نوورەدین شازادە مریەمی کەمەربەندی لە کەشتیەکەدا جێهێشتبوو. خۆیشی چووبوو بۆ ماڵی پیرێ عتار تاکو و جلوبەرگی ئەسکەندەریانە بۆ شازادە بێنێ کەشتیەکەی سەرۆکی کەنداویش لە نێو سەربازەکان و سەرنشیناندا گەورە وەزیری لارکوێری شەلی تیابوو کە کاتی خۆی شازادە مریەمی کەمەربەندی هێنابۆوە ئەو پیاوەش بۆ خۆی پیلانگێڕ و فێڵباز و وریا بوو کەس نەبوو چاری بکا ڕۆشتن تاکو گەشتنە ئەو کەشتیە و پەلاماریان دا و تاڵانیان کرد کە سەرنجیان دا یەک کەسی تیا نەبوو تەنیا مریەمی کەمەربەند نەبێ بۆیە ئەوانیش بێ شەڕ و پێکادان و شمشێر ڕاکێشان بە ئاواتی خۆیان گەشتن دوای ماوەیەک کەشتێکەشیان هێنا و بە مریەمی کەمەربەندەوە کەوتنە ڕێ و با و شەپۆلی دەریا لەبار بوو کەشتەکەی خۆیشیان پارێزگاری کەشتیە گیراوەکەی کرد ڕۆشتن تاکو گەشتنە وڵاتی فەڕەنگیان ئەمجا بە کەژاوەیەک مریەمی کەمەربەندیان بەرەو ماڵە باوان کردەوە. کە باوکی کچەکەی بینی وتی بەڵام لێتدا خائین ئاینی باو باپیرانت پشتێ کرد و ڕوود لە حەزرەتی مەسیح وەرجێڕا و شوێنی ئاینی دەشتەکیانی کۆچەر کەوتیت ئەوانەی بە شمشێر ئاینەکەیان ئەسەپێنن مریەمی ژوتی من تاوانم نییە شەو دەرچووم تاکو بچمە زیارەتی خاتو مریەم و خۆم پیرۆز بکەم بێ ئاگا بووم کوتوپڕ دزانی مسلمانان پەلاماریاندام و بردمیان دەم و دەستیان بەستم بردمیان بۆ وڵاتی خۆیان منیش خەڵەتاندمن و قسەم لە دینەکەیان کرد ئەوانیش فریویان خوارد و دەست و دەمیان کردمەوە بەڕاستی بڕوام بە خۆم نەکرد هێندەم زانی پیاوەکانت پەلاماریان دا و منیان ڕزگار کرد پاشای باوکی وتی درۆ ئەەکەیت تۆ یەکەم جار ئێمەت زۆر ماندوو کرد ئەی جاری دووەم بۆ ئەوەت کرد مەرجە بە خراپترین شێوە بتکوژم ئەمجا فەرمانی دەرکرد لەبەر دەواازەی کۆشکەکەی خۆیدا لە سێدارەی بدەن لەو کاتەدا وەزیر خۆی کرد بە ژووردا کە کاتی خۆی زۆری حەز لە کچەکەی بوو هەموو ئاواتی ئەو بچێتە خوازبێنی بۆیە بە پاشای وت ئەی پاشا و گەورم مەیکوژە لە منی مارە بکە من خۆم پارێزگاریەکەم نایگوێزمەوە تاکو و لە بەردی حلموت کۆشکێکی بۆ دروزەکەم دیوارانی تەلارەکە هێندە بڵند ئەەکەمەوە کە هیچ کام لە دزانی موسڵمان دەستیان پێیدا نەگا کە تەلارەکە تەواو بوو لەبەر دەواازەکەیدا سی مسلمان سرە بڕمۆی کەمە قوربانی بۆ حەزرەتی مەسیح تاکو ئەو خوێنە ببێتە قەزاوە جێری خۆم خۆی شەهرزاد شەهرەزاد وتی پاشای باوکی دڵی نەرم بوو ڕێی بە قەشەکاندا کەمارەی ببڕن لە لارکێری شەل ئەمجا پاشاش دەستگیرۆی لارکێری کرد لە دروستکردنی تەلارەکەدا وەستا و کرێکاران کەوتنە کارکردن لەو لایشەوە نوورەدین کە چووە ماڵ پیرەی عەتاری هاوڕێی باوکی، کراس و کۆڵوانە و سەرپۆش و پەچەی لێ وەرگرت، بە پەلە گەڕایەوە بۆ کەنار دەریا و شوێنی ئەو کەشتییەی مریەمی کەمەربەندی تێدا جێهێشتبوو، سەرنجی دا، زۆر دوورە و بە ئاسانی نایگاتێ، بۆیە دەستی کردە گریان، ئەمجا ماوەیەک ئەڕۆیشت و ناوە ناوە ڕایەکرد و سەیری چوارلای خۆی ئەکرد، ئاپۆرەی خەڵکێکی زۆری بینی گوێی لێ بوویان وت مسلمانی نە شاری ئەسکەندەریە هەیبەت و پیرۆزی خۆی لەدەستداوە ئەگەر نا فەڕەنگیان ویان لێ هات بێنە شارەکەمانەوە و خەڵکی بفرێن و بۆی دەربچن بێ ئارەق ڕشتن و کەسی شوێنیان نەکەوێ نورەدین لێی پرسین چی ڕووی داوە یەکێک وتی کوڕە شیرینەکەم چەند کەشتیەکی فەڕەنگی پەلاماری کەنداوەکەیاندا و کەشتیەکی ئێمەیان بە سەرنشینەکانی ئۆفراند و بەرە وڵاتی فەڕەنگی خۆیان بوونەوە کە نورەدین ئەمەی بیست دەم و دەست بورایە و کەوتە زەوی کە بە ئاگا هاتەوە لیان پرسی بۆچی بورایتەوە ئەویش لە سەرەتای سەربردەکەی و بۆی جێڕانەوە ئەوانیش کەوت نەجنێودان بە نورەدین و پیانوت ئەگەر ئەو بەرگە ئەسکەندەریە نەبوایە نە ئەبوو کەنیزەکە بێتە شارەوە هەریەکەو بە جۆرێک جنێویان پێدا یەکێکیان وتی پشگوێی بخەن ئەوەندەی بەسە پێوەی بناڵێنێ. ئیدی ئەوەندەیان پێکرد جارێکی دی بورایەوە نورەدین ئەوە حاڵی بوو پیرەی عتاریش هاتە شوێن نورەدین لە کەنار دەریا ئەو ئاپۆڕی خەڵکەی بینی بەرەولایەن چوو کە سەیری کرد نورەدین لەسەر لمەکە کەوتووە بوراوەتەوە ئەویش چووە ژوور سەری بە ئاگای هێنایەوە. ئەمجا لێی پرسی، ئەمە بۆ ئا بەم شێوەیەت بەسەر هاتووە کوڕم؟ نورەدین وتی، مامە گیان، ئەو کەنیزەکەی ئەفڕەنگەکان لە چنگیان دەرهێنام و بردیانەوە بۆ وڵاتی خۆیان، جارێکی دی هێنامەوە بۆ ئێرە کە تاڵاوێکی زۆرم چەشت. کە گەیاندمەوە ئێرە لەنگەری کەشتیم لێرە خست، بە پەلە چوومەوە ماڵەکەی تۆ و هەندێک بەرگی ئافرەت و پێداویستیی ژنانم لە ژنەکەت وەرگرت و هاتمەوە بیدەمە کەنیزەکە، سەرنجدەم، شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار پاشای ناودار، کە پیرەی عەتارەمەی بیست دنیا لە بەر چاوی تاریک بوو، زۆر بە داخ بوو بۆ نوورەدین، پێی وت، کوڕە شیرینەکەم، بۆچی بە بێ جل و بەرگ کەنیزەکەت نەهێنایەوە شاری ئەسکەندەرییە، بەڵام ئێستا قسە کردن سوودی نییە، هەستە کوڕەکەم با بڕۆینەوە شار، بەڵکوو کەنیزەکێکی لەو جوانترت دەست بکەوێ، سوپاس بۆ خوا کە زیانی پارەیشت تێدا نەکرد، دابڕان کوڕەکەم بە دەست خوایە، پێک شاد بوونەوەش هەر بەدەست خۆیەتی. نورەدین وتی بەو خوا هەرگیز بێ دڵیم نەکردووە چی داوا کردووە بۆم جێبەجێ کردووە بەڕاستی ئەو کەنیزەکە تاڵاوی مەرگی پێنەوشیم پیرەی عەتار وتی ئەی باشە کوڕە شیرینەکەمەتەوێت چی بکەی ئەی ژوتی نیازمە بگەڕێمەوە بۆ وڵاتی فەڕەنگیان و جارێکی دی تەقەلا بدەم بیهێنمەوە یا ئەهێنمەوە یان سرم ناهێنمەوە دواوە پیرێ عتاروتی کوڕەکەم هەموو جارێک گۆزە بە ساغی لەکانی ناگەڕێتەوە ئەوەی جاری پێشوو بۆیان نەکراوە ڕەنگە ئەم جارە بۆیان بکرێت و بتکوژن بە تایبەتی ئێستا باش ئەتناسنەوە ئەی ژووتی ئەی مامەی عتار ڕێگرم مە بە توخوا بە ئەم جارە لە پێناویدا ببمە قوربانی نەک لە خەم و خەفەتی دووری ئەودا بمرم قەدەری خواوا بوو لەو ئان و ساتەدا کەشتیەک لەنگەری زەوی هەڵگرتەوە و لەسەر سەفەر بوو نورەدین خۆی تێفڕێدا. کەشتی چەندین شەو و ڕۆژ بە سەر دەریاوە سەفەری کرد و با و شەپۆلی دەریا لەبار بوو. ئەمان بەڕێوە بوون کە کەشتییەکی فەڕەنگیان بە دەریادا سووڕیە خوارد. هەر کەشتییەکی ببینیایە پەلاماری ئەدا و ئەیگرت. تاکوو بەو شێوەیە پارێزگاری لە مریەمی شازادە بکەن. تاکو و تاڵانچیان نەیبن هەرکە کەشتەکەی نورەدینیان بینی پەلاماریاندا و هەرچێکی تیابوو دیلکران و برانە بەردەم پاشای فەڕەنگیان تاکو و پاشایش نەزرەکەی جێبەجێ بکات و سەریان ببڕێ کە لە بەردەمی دا هەموو دیلەکان وەستێنران بۆ پاشایان ژماردن بینیان سەد موسڵمان بوون دەم و دەست فەرمانی دا بیان بەن لە شوێنی دیاریکراو و سەریان ببڕن ئەوانیش دوای ئەوەی گەیاندیانن هەموویان سەربڕان، تەنیا نورەدین مایەوە، کابرای کوژەر بەزەیی بە تەمەنی مناڵیەکەیدا هاتەوە، بۆیە سەربڕینەکەی خستە دواوە، کە پاشا بە وردی ناسیەوە پرسی، تۆ ئەو نورەدینە نیت کە جاری پێشوویش لای ئێمە بوویت؟ نورەدینیش وتی، نەخێر، هەرگیز لای ئێوە نەبووم و ناویشم ئیبراهیمە، پاشا وتی، درۆکەی، تۆ ئەو نورەدینەیت، کە خەڵاتم کردی بە پیرێژنە پیرۆزەی کڵێسەکە، کە خزمەتکاریت لە کڵێسەکەدا پێ بکا. نورەدین وتی، گەورەم، ناوم ئیبراهیمە. پاشا وتی، ئێستا پیرێژنە پیرۆزەکەی کڵێسە بتبینێ، دەم و دەست ئەتناسێتەوە کە ئاخۆ نورەدینی یان نا. ئەوان لەم گفتوگۆیەدا بوون کە گەورە وەزیرە لارچوێری شەل پەیدا بوو کڕنووشی بۆ پاشا برد، ئەمجا وتی، گەورەم، تەلارەکەشت کۆتا بوو بۆ خۆشت ئاگاداری کە نەزرم کردووە بێت سی مسلمان لەبەر دەواازەکەیدا سەر ببڕم ئێستاش بۆ سی مسلمان هاتووم کە بیان بەمە بەر دەواازەی تەلارەکە بۆ سربڕین بە قەرس ئەو سیدانێن بدەرێ هەر کە دیلم دەستکەوت ئەدەمەوە. پاشایش وتی بە گیانی مەسیح، لەو هەموو دیلە موسڵمانە هەر ئەو دانەیەم لا ماوە، لەگەڵ خۆت بیبە و لە بەر دەروازەی تەلاردا سەری ببڕە، کە دیلی تری موسڵمانم هاتە بەردەست بۆت ئەنێرم. ئەویش دەستی نوورەدینی گرت و لەگەڵ خۆی بردی تاکوو لە بەر دەرگادا سەری ببڕێ. کە گەیشتن بۆیە چیانی، تەلارەکە وتیان گەورەم بەشی دوو ڕۆژ بۆیەکردنی تەلارەکەمان کارماوە پەلە لە سەربڕینی ئەم دانێ مەکە بەڵکو لەم ڕۆژانەدا دیلێکی زۆرتان بۆ بێ ئەمجا هەرسی خوێنەکە پێکەوە بکە تاکو ڕەوانی مەسیح پەسەندی بکە گەورەوە زیر فەرمانی دا نورەدینیان بردە تەویلەیەکە و بەندیان کرد برسی و تینوو و ماندوو بە جۆرێک مەرگی بە چاوی خۆی بینی قەدەری خواوە بوو پاشا دوو ئەسپی هەبوو کە دوا نەبوون، پاشایەکی کە نیناو نابوو پێشەنگ و ئەوی دی پاشبەند، هێندە بەناوبانگ بوون کە پاشایانی کیسراش خوازیاریان بوو. ئەسپێکیان بۆرێکی پاک بوو، ئەوی تریان ڕەشێکی تۆخ بوو. پاشایانی دوورگەکان ئەیانوت هەر کەسێک یەکێک لەو ئەسپانەمان بۆ بدزێ، چی بوێت لە ئاڵتوونی سوور و مرواری و زێڕ ئەیدەینێ. کەس نەیەتوانی یەکێکیان بدزێ. وا ڕێکەوت ئەسپێکیان چاوی تووشی زەردبوون و سپیبوونەوە بوو. پاشا فەرمانی دا پزیشکان بەیتەری هاتن. بەڵام بێسوود بوو. ڕۆژێکیان وەزیری لار کوێری شەل ئەوەی کچەکەی مارە کردبوو، چووە ژوورەوە بۆ لای پاشا وتی، ئەی پاشام! ئەو ئەسپە بدە بە من تاکوو تیماری بکەم و چاکی بکەمەوە. ئەمجا ئەسپەکەی لێ وەرگرت و بردی لەو تەویلێ داینا کە نورەدینی تیابەن بوو ئەسپەکە سەرنجی دا لە براکەی دوورکەوتوتەوە هەردوو دەستی بڵند کرد و زۆر بە توندی حیلانی کە دەوروبەری تەویلەکەشی پست و ناڕەحەت کرد گەورەوە زیر تێگەیشت کە ئەو حیلەی بۆ ئەوە بووە کە لە برا دوانەکەی دابڕاوە چووە لای پاشا و هۆیەکەی تێگەیان پاشای ژووتی ئەگەر ئەم ئاژەڵە ئاوا بیری براکەی بکە باشە ئەی ئەوانەی ژیریان هەیە و خاوەن دەماخن چی ئەمجا فەرمانیدا کە ئەسپەکەی ببەنەوە لای ئەسپەکەی برای لە تەویلەکەی وەزیر پێشی بڵێن هەردووەسپەکە بۆ خۆی ئەویش خاتری چاوانی مریەمی کچی لە کاتێکدا نورەدین لە تەویلەکەدا نوستبوو، دەست و قاچەکانی پێوەن کرابوو، سەیری چاوی ئەسپەکەی کرد، پەردەیەکی بە سەر چاویەوە بینی، خۆیشی کەمێک شارەزایی لە ئەسپدا هەبوو، لە دەرماندا شارەزا بوو، لە دڵی خۆیدا وتی، ئەمە هەلە و هەڵکەوتووە. لای وەزیر ئەڵێم من تیماری ئەم ئەسپەکەم. ئەمجا سەرێکی بادا وتی بەڵکو بە دەرمان چاوێکی بپوکێنمەوە کە تەواو کوێر بوو ئەوا وەزیر توڕە بێت و فەرمانەدا بمکوژن منیش ڕزگارمە بێ لەم ژیانە کولەمەرگیە. ئەمجا چاوەڕێی وەزیری کرد تاکو بێتە سەیری هەردوو ئەسپەکەی لە تەویلەکەدا. شەهرەزاد وتی کە وەزیر هاتە ناو تەویلەکە بۆ سەیرکردنی ئەسپەکان نورەدین پێی وت گەورەم چیم بۆ کەیت ئەگەر چاوی ئەسپەکەتم تیمار کردبوو چاکم کردەوە وەزیر وتی بەم کەلەی ئەگەر تۆ ئەمەت بۆ من کرد لە کوشتن ڕزگارتەکەم و لێتە پرسم چیت ئەوێ بۆت بکەم ئمجا نورەدین وتی دە گەورەم فەرمان بدە دەستەکانم لە پێوە ئازاد بکەن وەزیر لەوێدا فەرمانی دا ئازادی بکەن. ئەمجا نورەدین هەستا و شووشەیەکی تەنگی هێنا و هاڕی و کەمێ گەچ لەگەڵ ئاوی پیازدا تێکەڵی کرد و هەڵی پێکا، ئەمجا کردیە هەردوو چاوی ئەسپە چاونەخۆشەکەوە، ئەمجا چاوانی بەست. لە دڵی خۆیشی دا وتی، ئەوە مردنم مسۆگەر کرد، چونکە ئەم دەرمانە چاوەکانی ئەم ئەسپە ئەپووکێنێتەوە. چاوانی نامێنن بەم کارش منە کوژن و ڕزگار مەبێ ئەمجا زۆر ئاسوودا ئەو شەوە لی نووست لە خوایش پاڕایەوە خویە خۆت بە ئاگایت خۆت تواناداری بەسەر هەموو شتێکدا بۆ بەیانی کە ڕۆژهڵات تیشکی خۆی بۆ وڵات کردە خەڵات وەزیر پەیدا بوو دەستی برد چاوانی ئەسپەکەی کردەوە کە سەرنجی چاوانی ئەسپەکەی بەوردیدا بوون بە دوو چاوی زۆر جوان و چاک بوونەتەوە پشت بە یەزدانی پاک. وەزیر بە نورەدینی وت، لە دنیادا زیرەک و بەتوانای وەک تۆ نییە، بە ڕەوانی حەزرەتی مەسیح، تۆ زۆر لای من خۆشەویست بوویت ئەی موسوڵمان، چونکە هەرچی شارەزایان و پزیشکانی بەیتەری هەیە بۆیان چارەسەر نەکرا. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو.